شەوی حەوت سەد و شەست و نۆ. شەهرەزاد وتی سەیفلملوک یەک مانگی ڕەبق لە لای لاوەکە مایەوە دواتر سەفری دەست پێکردەوە لاوەکە دوای ئەوەی پێویستەکانی سەفری بۆ ئامادەکرد گەورە مەیمونێکی بانگ کرد و بە ئیشارەت تێی گەیان کە سەد مەیمون لەگەڵ خۆی ببات و خزمەتی بکەن سەیف کەوتە ڕێ چەند ڕۆژ بەڕێوە بوون کە گەشتنە سەر سنووری مەملەکەتی لاوەکە مەیمونەکان خواحافیزیان کرد و گەڕانەوە سەیف الملوکیش کەوتە ناو ئەو شاخ و دۆڵانەوە چوار مانگ بەڕێوە بوو کە خواردنی لێ بڕا جیایە خوارد و بەری درەختی لێکردەوە ڕۆژی وەهەبوو برسی بوو ڕۆژانی وایشە بوو خۆی پێ تێرەکرا کەوتە سەرزەنشتکردنی خۆی، بیری لەوە کردەوە کە بگەڕێتەوە بۆ شوێنی خۆی و ماڵی لاوەکە. بە خۆی وت، خۆزگە ئەم سەفەرەم نەکردایە. لەم بیرکردنەوانەدا بوو کە تارماییەکی ڕەشی لە دوورەوە بینی. لە خۆی پرسی تۆ بڵێی ئەمە شارە ڕەش بێ؟ بەخوا تازە تاکوو نەیبینم ناگەڕێمەوە. کە گەیشتە لای سەرنجی دا تەلارێکی بڵندە. کە سەر دەرگاکەی خوێندەوە تێگەیشت کە یافپی کوڕی حەزرەتی نوح دروستی کردووە سڵاوی خوای لێبێ سەیف الملوک لەبەر دەروازەکەیدا لێی دانیشت و لە خۆی پرسی ئاخۆم تەلارە چێی تیا نیشتە جێبێ تۆ بڵێ دانیشتوانی ئادەمی زاد بن یان جنۆکە بن یەک سەعات چاوەڕێی کرد نەکەس هاتە دەرەوە نەکەسیش چووە ژوورەوە خۆی پێ نەگیرا چووە ژوورەوە لەم هۆڵ ئەچوە هۆڵێکی دی حەوت هۆڵی گەورەی بڕێ و بانگی لە خانەخوێ کرد کەسی نەبینی سێری لای ڕاستی خۆی کرد سێ دەرگای بینی دەرگایەکیش لە بەرامبەری دابوو کە پردێکی ئاوریشمی بەسەردا شۆڕ بووەوە پردەکەی هەڵدایەوە دەرگاکەی کردەوە چوە ژوور سەرنجی دا هەیوانێکی گەورەیە فەرشێکی نایابی تێدا ڕاخراوە سەکۆیەکی لە بەرامبەر دەرگاکەدا تیا دروست کراوە کە بەڕاستی جوانترین تەختی شاهانە بوو کە بە نەخشی زێڕین چنرا بوو کیژێکی لەسەر دانیشتبوو دەم و چاو خڕوجوان ئەدوت مانگی چواردەیە کراسی ئاوریشمی لەبەردا بوو هەروەکو بووک ڕازاوە بوو لە بەردەمی ئەو تەختە شاهانەدا چل سفرە ڕاخرا بوو قاپ و سوراحی و پەرداخ و کەوچکەکانی لە زێڕ بوون بەرە ڕووی کیژە چوو سلاوی لێکرد ئەویش وەڵامی دایە و لی پرسی تۆ ئادەمیزادیت یان جنۆکەیت سەیفلملوکی ژوتی من ئادەمیزادم و پاشای پاشازادەم ئەمجا تیژە پرسی ئەی بۆچی هاتوویتە ئێرە پێشەوەی سیف وەڵام بداتەوە کیژەی سەر تەخت ئیشارەتی پێدا کە لەسەر سفرت دابنیشێ وتی جارێ با تێر بخۆین دواتر بە سەرهاتی خۆتم بۆ بگێڕەوە ئەمجا سیف الملوک لەسەر سفرە دانیشت و پێکەوە تێریان خوارد ئەمجا دەستی کرد بە جێڕانەوەی سەفەرەکەی شازادەی سەرتەخت پرسی تۆ چیت لە کوێ هاتوویت کێ تۆی گەیاندە ئێرە سەیڤ وتی بە سراتی من دوور و درێژە کیژەوتی پێم بڵێ چ کارەیت ناوت چییە هۆی گەیشتنە ئێرەت چییە ئەمیش پرسی باشە ئەی تۆ ناوت چییە چی ئەەکەی لێرە کچەش لە وەڵامدا وتی، ناوم دەولەت خاتوونە کچی پاشای هندستانم، باوکم لە شاری، سەرندیب، دانیشێ، ڕەز و باخێکی زۆر گەورەی لە وڵاتی هند هەیە، کە گۆمێکی گەورەی تیایە. ڕۆژێکیان لەگەڵ کەنیزەکانی باوکمدا چووینە ئەو ڕەزەوە، دەستمان بە یاری و گاڵتە و گەپ کرد، هێندەم زانی لە کوتوپڕێکدا دووکەڵێکی وەکو هەور لێم نیشت، لەنێو ئەو هەموو کەنیزەکەدا منی فڕاند. کە بردمیە ئاسمان پێیوتم دەولەت خاتون بێخەمبە ئازارت نادەم دوای ماوەیەکی کەم فڕین لەم کۆشکە دانیشتەوە لەم شوێنەدا منی دانا کە جوان سەرنجیمدا لاوێکی زۆر شۆخ و پاک و خاوێن و بەرگێکی پاکی زۆر جوانی لەبەردا بوو ئەم جا لی پرسییم تۆ من ئەناسی؟ منیش وتم نەخێر. لاوە شۆخەکە وتی، من کوڕی شینە پاشام، شای پەریان. باوکم لە قەڵای قەلزۆم نیشتەجێیە. شەش سەد هەزار پەریانی فڕندە و ڕۆچوانی لە ژێر دەستدایە. بە ڕێکەوت بەسەر ڕەزەکەی ئێوەدا ڕەت بووم، کە تۆم بەو جوانی و شۆخ و شەنگیەوە بینی حەزم لێ کردیت ئەوە بوو نیشتمەوە و تۆم هەڵگرت لەم کۆشکەی خۆم نیشتمەوە و تۆم دانا ئیتر بێدەنگ لی دابنیشە چونکە لێرەوە تاکو وڵاتی هندستان 120 ساڵە بێ بەڕێوە بیت لەبەرەوە جارێکی دی چاوت بە وڵاتی خۆت ناکەوێتەوە نە ئادەمی زاد و نەپەریان ناگەنە ئێرە بۆیە چاکتر وایە بێدەنگ بی هەرچیەکیش داوا بکەی بە چاوان بۆت ئامادەکەم ئەم جاجێ هێشتم دوای سەعاتێک گەڕایە بۆ لام ئەم هەموو سفرە و خوان و قاپ و کەوچک و سوراحی و پیاڵە زێڕەی بۆ ئامادە کردم ئەم جاکی ژەوتی باوکم ناوی تاجملوکە هیچ زانیارێکی دەربارەی من نییە ئەمە بەسەرهاتی منە تۆش بەسەرهاتی خۆتم بۆ بجێڕەوە سەی فلملو گوتی بەسەرهاتی من هێندە دوور و درێژە ئەترسم کە دەستم پێکرد تەواو نەبێ تاکو و دێوەکەی تۆ گەڕێتەوە کیژەوتی بێخم بە هەمووی سعاتێک پێش تۆ منی جێهێشت و ڕۆیشت سێشەموانیش ناگەڕێتەوە کە ئەمڕۆ دووشەممەیە. سەیف الملوک دانیشت و دەستی پێکرد. چی بەسەر هاتبوو هەمووی بۆ گێڕایەوە. هەر کە وێنەی سەر کۆڵوانەکەی بینی و ناوی بەدیعەی بیست، چاوانی پڕ بە فرمێسک بوون. وتی دەستی شکاوم بۆ بەدیعە، ئای زەمانە، بۆ ئەو بەدیعە جوانە، تۆ بڵێی لێم نەپرسێتە و نەپرسێ، دەولە خاتون چی بەسەر هات بۆ کوێ چوو سەیف الملوک لێی پرسی خاتون ئەو لە نەوەی پەریان بوو تۆیش ئادەمی زادیت ئاخر چۆن ئەبێ ئێوە خوشک بن دەولە خاتون و تیاخر ئێمە شیر خوشک بووین ئەو ڕۆژەی من تێیدا لە دایک بووم دایکم لە ڕەزەکەماندا پیاسەیە کرد ژان گرتی هەر لەوێدا مامانیان هێنایە سەری و منی بوو تومەز هەر لەو ئان و ساتەدا دایکە پەریسکی بە بەدیعە پڕ بوو، خۆی و پەریان کەنیزەکی لایان دابووە ڕەزەکەی ئێمە، چونکە دڵگیر و خۆش بوو، دایکی بەدیعە ژان ئەیگرێ، ئەویش بەدیعەی ئەبێ. پەریانی کەنیزەکی ئەنێرێت بۆ لای دایکم و داوای پێداویستی ساوا و بەرگ ئەکا بۆ ساواکەیان، دایکیشم درێغیان لێ ناکات و هەرچییان پێویستە بێ بۆیان ئەنێرێ. ئەم جا بەدیعەیی مەلۆت کە ئەهێنن بۆ دایکم تاکو شیری بداتێ و تێری بکا. ئیتر دایکی من و دایکی پەری، بەدیعە، هۆگر یەکتری ئەبن، بۆیە دوو مانگی ڕەبەق لە ماڵی ئێمە ئەمێنەوە. ئەم جا دایکە پەری بەدیعە سەفەر ئەکا. شتێک ئەدا بە دایکم پێی ئەڵێ هەر جارێک بیرت کردم وەرەوە ناو ڕەزەکە و بچۆ هەمان شوێن و دەست بەو شتە دا بهێنە ئەگەمەوە سەرت و دێم بۆ لای تۆ. دایکی بەدیعە و بەدیعە هەموو ساڵێک سەریان لە دایکمە دا و ماوەیەک لامان ئەمانەوە، ئەمجا هەناسەیەک یۆڵ کێشا و وتی دەستی شکاوم، گەر لە وڵاتی خۆم ئەبووم و تۆیش ئاوا بە ئاسانی لە بەر دەستم دا ئەبووی بەخوا بە هەر فڕوفێڵێک بووە دەستم ئەدا بە دەستیەوە داخی بە جەرگم، ئەگەر دایک و باوکم شوێنی منیان ئەزانی هەر زوو ئەهاتن و ڕزگاریان ئەکردم. ئێستاش خۆمان داوەتە پەنای خوا هەر خۆی کارسازە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. کچەکە وتی سوودی نییە چونکە یەک ساڵ ڕابکەین بە یەک سعات ئەمان دۆزێتەوە و ئەمان گرێ سێف وتی جاچیە خۆمە شارمەوە تا دێتە بەردەمم بەم شم شێرەی کوژم کچەکەوتی بۆت ناکوژرێت و هەرزوو ئەو تۆ کوژێت چونکە بێت تۆ ڕوحی ئەو بکوژی سەیف الملوک پرسی ئاخۆ ڕوحی ئەو دێوە لە کوێدابێ کچەکە وتی بەخوا زۆر مەبەستم بوو شوێنەکەی لە ژێر زمانی بکێشمەوە بەڵام زۆر قیرسیچمەیە خۆی نەدا بەدەستەوە ڕۆژێکیان فریوم دا و نازونوکێکی زۆرم بەسەردا کرد و پرسیاری شوێنەکەیم لێکردوتم من لەم شوێنەدا تەنیا خوام هەیە و تۆشکە بم نە ئادەمی زادێک نە دایک و باوکم کەس شک نابم تۆ نەبێ بۆیە وەکو چاوم پارێزگاریت لەکەم کەچی تۆیش متمانەم پێناکەیت و شوێنی ڕوحی خۆتم پێناڵی شێتە ڕوحی خۆت بدە بە من تاکو بیخەمە بیلبیلەی چاوی ڕاستمەوە بیپارێزم کە ئەمەی بیست کەمێ نەرم بوو وتی ئەستێرە ناسان و فاڵچیان سەیری تاڵعیان کردوم و پیان ڕاگەیاندوم کە ئادەمی زادێک تەوە کوژێ بۆیە منیش ڕۆحی خۆم خستۆتە سیقە تۆرەی چۆلەکەوە سیقە تۆرەکەم خستوە تا چرمێکەوە چرمەکەشم خستوە تا قوتوویەکەوە قوتووەکەشم خستوە تا حوت قوتوی ترەوە حوت قوتووەکەم خستوە تا سندوقێکەوە سندوقەکەشم لە حەو سندوقدا دانا و ئەویشم بردووە لە کەناری دەریا کە دوورە دەستی ئادەمی زادا لە دیوارێکی مەڕمەردا شاردوومەتەوە ئەوە من نهێنی خۆم پێوتیت تۆیش نابێ لای کەس ئاشکرای بکەیت ئەمە نهێنیە ئەبێت تەنیا خۆم خۆت بزانین منیش وتم جا بۆچی لە تۆ زیاتر من کەسی دی ئەبینم تاکوو بۆی بگێڕمەوە؟ دوای ئەوە ڕۆحی تۆ لە قەڵایەکی هێندە تۆکمە دایە کەس نایگاتێ. ئەمجا وتی وا مەڵێ. کێ ئەڵێت ئادەمیزادێک ناگاتە ئێرە کە مستیلەی حەزرەتی سولەیمانی لە پەنجەدا بێ خۆ دەست بخاتە ئاوی ئەو دەریایە و بڵێ بۆ خاتری ئەو ناوانە ڕۆحی دێوەکان بهێنە با بیانکوژم ئیتر تابوتە تەختەکە سەرئاوەکەوێت و ئادەمیزادەکە سندوقەکان ئەشکێنێ و حەقەکە ئەکاتەوە و چۆلەکەکە کوژێت و سیقەتۆرەکەی هەڵدڕێ ئیدی ڕۆحم دەرەچێت و منیش لە هەرکوێ بم دەم و دەست ئەمرم سەیف الملوک وتی کوڕە پاشا خۆم و ئەمەش مستیلەکەی حەزرەتی سولەیمانی کوڕی داودە سڵاوی خوایان لێبێ لە پەنجەمدایە کەوابوو هەستە با بڕۆینە کەنار دەریا و ڕاستی و ناڕاستی قسەی بزانین و تاقی بکەینەوە هەستان و ڕۆشتن کە گەیشتنە کەنار دەریا دەوڵەت خاتون لە کەنار مایەوە سەیف الملوک بە مەلە چووە قوڵایی دەریا و لەوێ وتی بۆ خاتری ئەو ناوانە ئەو تەلەسمانەی بەسەر ئەم مستیلەیەوەن لەبەر خاتری سولەیمانی کوڕی داوت سڵاوی خوای لێبێ ڕۆحی فڵانە دێوی کوڕی شینە شای پەریان بهێنە دەرەوە دەریا کەوتە شەپۆلدان، هێندەی زانی تابووتێک سەر ئاو کەوت، سەیفلملوک لە دەریای دەرهێنا و بە بەرد دەرگاکەی شکان. سندووقەکانی هەموو شکان. ئەمجا چۆلەکەکەی لە حەقکە دەرهێنا و بردیان و گەڕانەوە بۆ کۆشک و کچە چووە سەر تەختە زێڕینەکەی. هەر دانیشتن و چۆلەکەکەیان هێنایە بەردەمیان دووکەڵێک لە هۆڵەکەدا پەیدا بوو. لە هەوادا وتی ئەی کوڕە پاشا بمهێڵە بە ئاواتی خۆتە دەگەێنم دەوڵەت خاتونوتی زوو چۆلەکە بکوژە با دێوەکە نەگەڕێتەوە و چۆلەکەکەت لە چنگ دەربێنێ و بتکوژێ دواتر منی ژەکوژێ ئەم جا سەیفل ملوک چۆلەکەکەی خنکان سەیریان کرد لەبەر دەرگای کۆشکدا دێوەکە کەوت و سووتا و بوو بە خۆڵەمێش دەوڵەت خاتونوتی ئەوە لە دەست ئەو دێوە مەلعونەش ڕزگارمان بوو ئیتر چی بکەین سەیڤوتی خوا خۆی تووشی کێشەمانەکات و هەر خۆشی چارە سازمانە ئەم جاسەیف دە دەرگای تەختەی ئاجی کۆشکی دەرهێنا کە بزمارەکانی زێڕ بوون و کۆمەڵێک گولی سوپەتی هێنا کە لە ئاوریشم دروست کرابوون هەردووکیان بردیانە کەنار دەریا پێکیانەوە بەستنەوە بە گوری سوپەتەکان بەلەمێکیان لێ دروست کرد، ئەمجا بە پەت بە کەنار دەریایان بەستەوە و گەڕانەوە کۆشک. چەندیان بۆ بار کرا لە پیاڵە و قاپ و قاچاخی زێڕین لە نەختینەی مرواری و زمڕود بردیانە ناو بەلەمەکەوە، پەتەکەیان پچڕی و ناوی خۆیان هێنا و کەوتنە سەوڵلێدان لە ناو دەریاکەدا. چوار مانگ لە دەریادا بوون زەخیرەی خواردنیان کۆتایی هات زۆر شەکەت و ماندوو بوون شەوێکیان وا ڕێکەوت سەیف هێندە ماندووی سەوڵ لێدان ببوو خەوی لێکەوت بوو کە دەوڵەت خاتون بە سەوڵ لێدان بەلەمەکەی بەرەو کەنارێک برد کە کەشتی و پاپۆڕێکی زۆری لێ وەستا بوو چونکە ئەو شوێنە مینا بوو گوێی لە یەکێک بوو لەگەڵ کەشتیوانان ئەدوا بۆی دەرکەوت کە ئەو پیاوە سەرۆکی کەشتێوانانە ئەم کەنارش مینای شارێکی گەورەیە زۆر دڵی خۆش بوو خێرا سەیفلملوکی لە خەو هەستان وتی هەستە بڕۆ بزانە ئەم مینایە هی کام شارە سەیف دابەزی ڕۆشتە لای کابرایەک و پرسی براکەم ئێرە مینای کام مەملەکەتە و پاشاکەیان ناوی چییە؟ کابرا توڕە بوو وتی، ڕیش سارد ئەگەر نازانی ئێرە کوێ و پاشاکەی ناوی چییە بۆچی گەشتویتە ئێرە کاڵفام. سەیف الملوک وتی بە قوربان، لە کەشتییەکدا بووم شەپۆلی دەریا تێکی شکان، خۆم خستە سەر تەختەیەک و بە دەریادا چەند مانگ سووڕاومەتەوە، ئێستا خوا ڕزگاری کردووم و نامۆم بە ئێرە. پرسیار کردن عەیب نییە. سەرۆکی کەشتیەوانان وتی، ئێرە عەممارییە و ئەم مینایەش ناوی کەمینی بەحرەینە. کە دەوڵەت خاتوون ئەمەی بیست زۆر خۆشحاڵ بوو وتی سوپاس بۆ خوا سەیف الملوک وتی هەواڵ چییە خاتوون وتی مژدە بێ پاشای ئەم مەملەکە تەمامی خۆمە و برای ڕەوای باوکمە ناویشی عالی پاشایە ئەم جاوتی لێی بپرسە ئاخۆ عالی پاشا باش و تەندروستە کە ئەم پرسیارەی لە سەرۆکی کەشتێوان کرد تووڕە بووتی ئەی تۆ نەدوت نازانم ئێرە کوێە بەشێدا ناوی پاشاد زانی خاتون هێندەی دی خۆشحاڵ بوو سەرۆکی کەشتێوانانی ناسیەوە کە یەکێکە لەو سەرکردانی باوکی و ناوی مەعینە و کاتی خۆی نردوێتی کە بگەڕێ بە دوای کچەکەیدا کە دەوڵەت خاتونە و ئەویش لە وڵاتی ئەم مامەی گیرساوەتەوە بۆیە بە سەیفل ملوکی وت بڕۆ پێی بڵێ وەرە قسە لەگەڵ خاتونەکەت بکە ئەویش چوو تاکو بانگی بکا شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. شەوی حەوسەد و حەفتاویەک. ناوی منت چۆن زانی ئەمجا بە هاوڕێکانی وت ئادەی شوڵێکی تەڕم بدەنێ با هەندێکی لێ بدەم شوڵیان پێدا ئەویش بەرەو ڕووی سەیفل ملوک هات بەڵام کە لای کردەوە دەوڵەت خاتونی بینی پرسی ئەو کەنیزەی لەگەڵ تۆیە ناوی چییە؟ سەیڤوتی دەوڵەت خاتون سەرۆک ورتر سەرنجی دایەک سەر بوورایەوە چونکە ناسیەوە کە بە ئاگایان هێنایەوە کەشتی جێهشت و بە پەلە خۆی گەیاندا دەرباری پاشا دەرگەوان چووە لای خەلیفە و پێیوت قوربان مژدەیان بۆ هێناویت پاشا فەرمانی دا با بێتە ژوورەوە کە مەعین هات و کوڕنوشی برد ئەم جاوتی پاشا مژدە بێ دەوڵەت خاتون بە سەلامت گەشتوتە ئێرە و لاوێکی لەگەڵدایە ئەڵەی مانگی چواردەیە کە پاشامەی بیست کۆمەڵێکی ناردە شوێنی دەوڵەت خاتون و سەیف الملوک کە گەیشتن بە خێری هێنان و فەرمانی دا شار بڕازێنەوە و خەڵکی ئاهەنگی سەلامەتی دەوڵەت خاتون بگێڕن ئەمجا هەواڵی نرد بۆ براکەی پێڕاگەیان کە دەوڵەت خاتونی کچی لای مامەتی و سەلامەتە هەفتەیەک تاجل ملوکی باوکی لای مامەی مایەوە ئەمجا دەوڵەت خاتون و سەیف الملوکی لەگەڵ خۆی برد و گەڕانە وڵاتی سەرندیب کچە بەدایکی شیشاد بوو لە وڵاتدا ئاهنگگێڕە ئەمجا باوکی دەوڵەت خاتوون زۆر سوپاسی سەیف الملوکی کرد وتی ئەو چاکە و یارمەتی دانەی تۆ بە من نادرێتەوە مەگەر خوا بتوانێ پاداشتت بداتەوە بۆیەوە لەسەر تەختی شاهانەی خۆم دام نیشاندی و هەموو سامان و داراییم پێشکەشت بێ سەیف الملوک لە بەرچاوی ئەو هەموو میوانانەی پاشا هەستا و کڕنۆشی بۆ پاشا برد و سوپاسی کرد وتی ئەوە خەڵاتەکەتم پەسەند کرد و بەخشیمەوە بەخۆت پاشان من نە نەختی شاهانەم ئەوێ نە سامان و دەوڵەت هێندەم ئەوێ کە بە ئاواتی خۆم بگەم چونکە شانسم لە تەختی شاهانە نییە حەزەکەم شارەکەتان ببینم پاشا فەرمانی دا یەکێک لە باشترین ئەسپەکانی خۆی بۆ سیف زین بکەن با سواری بێت و بەدڵی خۆی بە ناو شاردا بگەڕێ ئەم جا سوار بوو ڕۆشتە ناو شار و دەستی کردە گەڕان کاتێکە ڕۆشت و سەیری ئەم لاو لای خۆیە کرد یەکێکی بینی کۆڵوانێکی پێبوو هاواری بۆ کرد بە پ دینار ئەمیش ورتر سەیری کرد لە دلی خۆی داوتی ئەمە لە ساعدی برامە چێ تەنیا ڕنگ و ڕووی بەهۆی سەفەرکردنەوە ماندوو بووە و ڕنگ و ڕووی کەمێک تێک چووە بەو پیاوانەی وت کە لەگەڵی بوون بڕۆن بۆم بهێنن با هەندێک پرسیاری لێ بکەم کە هێنایان وتی بیبەنەوە بۆ کۆشکی تایبەتی خۆم پەزێرایی بکەن تاکۆ گەڕێمەوە پیاوەکانیش وا تێگەیشتن ئەڵێت بەندی بکەن چونکە پیان وابوو ئەمە یەکێکە لە کۆیلەکانی و لە دەستی هەڵاتووە کە سیف گەڕایە بۆ کۆشک کابرای گیراوی بیرچوو کەسیش بیری نەخستەوە سعدیش لەگەڵ زیندانیەکانی دیدا ئەبرایە بێگار و کاری پێکرا هێندەی تر پیس و پۆخڵ و ناشرین ببوو مانگێکی ڕەبق لە زیندان دامایە و لە خۆیە پرسی ئاخۆ بۆچی زیندانی کراوم لەو لایشەوە سەیفلملۆک بە ئیسراحەتی خۆی داکەوت بوو وا ڕێکەوت ڕۆژێکیان بیری لە ساعدی برایە کردەوە کۆیلەیەکیان لەوی تری پرسی ئەو کۆیلەی ئەو ڕۆژە لە بازار لەگەڵ کاک سەیفلملوک داگرتمان چی بەسەرهات ئەوی تروتی ئەی پیان نەوتین بیبن بەندی بکەن سەیفلملوک هەڵیدا من کوا وتم بیبەن بەندی بکەن وتم بیبەن بۆ کۆشکی خۆم تا ئەگەڕێمەوە ئەم جاوتی بڕۆن هەر ئێستا ئەو پیاوم بۆ بێنن کە بە دەست بەسراوی هێنایان لی پرسی ئەی لاو لە کوێ و هاتوویت ئەوی ژووتی لە وڵاتی میسرەوە هاتووم من ساعدی کوڕی فارسی گەورە وەزیرم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو خۆی هەڵدایە سەر سەعد و لە خۆشیدا دەستی کردە گریان بە دەم گریانەوە هاواری کرد سەعد گیان من سەیف الملوکی براتم سوپاس بۆ خوا کە نەمردم و تۆم بینیەوە ئەمجا ساعدیش باوەشی پێدا کرد و دەستی کردە گریان خەڵکانی چواردەوریان سەریان سوڕما ئەمجا فەرمانی دا بیبەن بۆ گەرما و با پاک پاک خۆی بشوا کە خۆی شت جوانترین بەرگی شاهانیان لەبەر کرد و بردیانە کۆڕی سەیفل ملوکەوە ئەویش لای خۆیەوە داینا کە تاجل ملوکیش بیستی زۆر خۆشحاڵ بوو هات بۆ لایەن و سێقۆڵی لی دانیشتن و ئەوانیش بەسەرهاتی خۆیان گەڕایەوە سەعد گێڕایەوە بۆیان کە خۆی و چەند کۆیلەیەکی لەسەر پارچە تەختەیەک یەک مانگ بەسەر دەریاوە بوون کە هەر خەریک بووە لە برسانا بمرن دواتر بایەکە تەختەکەی فڕێداوە کەنار دورگەیەک ئێمەش خۆمان کردو بە ناو درەختەکاندا تاکو خۆمان تێر بکەین کەچی کۆمەڵە گیانلەبەرێکمان لێ پەیدا بوو هەر لە خێو دێوە چوون هەریەکەیان خۆیان هەڵدایە سەر کۆڵی یەکێکمان و قاچیان بە لەشماندا لول کرد پێکەنین و پیان وتین ئیدی ئێوە کەری ئێمن و چۆنمان ویست ئەبێت وا بکەن منیش لەوەی کۆڵخۆم پرسی ئێوە چین قاچێکی لە ملم ئاڵان کە وەخت بوو بم خنکێنێ بە قاچەکەی تری کێشای بە پشتمدا منیش خۆم برسی و بێتوانابووم بۆیە لە پەوڕوو کەوتم ئەوەی کۆڵم زانی کە برسیمە هەڵیساندمەوە و بردمی بەرەو درەختێکی هەرمێ کە بەرێکی زۆری پێوە بوو پێی وتم دەی خۆت تێر بکە. ئەمجا کەوتمەوە ڕۆیشتن کە بە دەست خۆم نەبوو. دەمێک غاری پێ کردم دەمێکیش ڕاکردن. ئەمجا پێم پێکەنی و ئەیوت هێشتا کەری وا چاکم نەدیوە. وا ڕێکە و چاڵێکمان دۆزیەوە ئێمەش باڵەترەیەکی زۆرمان بۆ برد و خستمانە چاڵەکەوە ئەمجا بە پێوە چوینە ناوی و شێلامان چەند ڕۆژێک جێمان هێشت تیشکی گەرمی ڕۆژ لێدا بوو بۆیە بوو بە شەراب ئەیدی چەند جارێک پێکەوە لێمان خواردەوە خەیاڵە بووین خۆشحاڵە بووین و دەم و چاومان سوور هەڵەگەڕا جارێکیان ئەوەی کۆڵم وتی ئەمە چییە ئێوە ئەی خۆنەوە کاتی خۆی کۆمەڵە کەرێکمان بوو هێندەیان لەو ترێ خوارد تاکو پێی تۆپین وایان لێ هات لە کاسەی سەرەکانیاندا ئاومانە خواردەوە هێندەمان لەو شەرابی ترێ دەرخواردان هەندێکیان هاواریان لێ هەستا ئەیان وت ئەم ئاوە تاڵە ئەو دەعبایانە نزیکەی دوسەد دانەیەکە بوون ئێمەش پێمانەوتن نابێت بەقوربان ئەگەر دەکەل لەسەر لەم ئاوە تەواو نەکەن و نەیخۆنەوە ئەمرن ئەوانیش کە زۆر لە مردن ئەترسان ئەیانوت بۆمان بژمێرن با دە کاسە بخۆینەوە ئیدیش لە بوون و لە کۆڵمان ئەکەوت نەخوارەوە ئێمەش هەمویانمان ڕاکێشایە تەختاییەکەوە دار و چیلکێکی زۆرمان بە دەوردا هەڵچنین و ئاگرمان تێبەردان و خۆشمان لە دوورەوە سیرمانەکردن و پێ ئەکەنین